منیش ڕوئەکەمە موسڵمانان موسڵمانان وەکو سونەتێک و جێبەجێکردنی سونەتێک منیش فەرمانتان پێکەم فەرمانەکەی پێغەمەری خۆیان صلی الله علیه وسلم کچەکانتان با سنگی داپۆشێت با سەری داپۆشێت با قۆڵی داپۆشێت با قاچەکانی داپۆشێت با پانتۆڵەکە لابدا کە لەعنەتی خۆی بەر ئەکەوێت وەڵاهی ئەو ئافرەتەی چەند جار باسمان کردوە پانتۆڵی لە پێدا بێ وەڵاهی بەر لەعنەتی خوا ئەکەوێت چونکە خۆی ئەشوبهێنێ بە پیاوان ژنەکانتان مەلعون با نەبێت کچەکانتان با مەلعون نەبێت بۆیە ئێمەش دەڵێن کچەکانتان و ژنەکانتان با سینگیان داپۆشن با سینگیان بە دەرەوە نەبێت لە هەموو لایەکە دژمنانی خوا دژمنانی ئەم میلەتە ستەم لێکراوە دەیانەوێت خەڵکی بەرەو بەدڕەوشتی بەرن خەڵکی بەرەو هەڵدێر بەرن، خەڵکی بەرەو تیاچوون بەرن، ئێمەش ئاگامان لێ نیە و چەپڵەیان بۆ لێدەین و گۆرانیان بۆڵێن کورد وەتەنی، بەبێ ئەوەی ئاگامان لە خۆمان بێ، ئاگامان لە خۆمان نیە هەر بە شان و بانی ئەوان، شان و باڵی کەسانێکی دوژمنانی خوادا هەڵئەدەین، بەبێ ئەوەی ئاگامان لە خۆمان بێت. پێغەمبەری خوا فەرمووی، صلی اللە علیە وسلم، کچەکەم سینگت داپۆشە، سینگت داپۆشە ئەمە دڵپیسیە؟ یا ئەوەی تۆ دڵپیسیە کە کچەکەت سافیرەیە دڵی پڕ بووە لە تاوان و گوناه و ڕەش ڕەش بووە ئەوە دڵپاکیە کە تۆ نەسیحەتی کچەکەی خۆت بکەی بادا پۆشراو بێت چونکە بۆیە بەڕاستی ئەمە دەیەها جارە باسی دەکەین بەڵام واللهی برای بەڕێزم فتوات بۆ ئەدەم لە ئاخر ڕیزەوە نوێش بکەم مێ ڕیزیەکەم و دۆم و سێم بەڵام باکچەکە سافیرە نەبێت ئەفەرمێ ئیمامی حارث ڕەزا و ڕەحمەتی خوا لێ بێ دەفەرمێت وتم ئەم کچە کێیە وتیان ئەمە زەینەبی کچی پێغەمەری خوایە صلی الله علیه وسلم هاتوو بەلای باوکی ئێش و ئازاری ئەدرێت ئێمەش ئاگامان لە حەیا و حرمەتی خۆمان نەماوە زۆر بەمان لە بازارەکەدا بازار شایەتە لەسەر ئەو شتە کۆڵانەکان شایەتە موسڵمانە و ئەهلی مزگەوتە لەگەڵ خێزانەکەی بە سافیرەی ئەسوڕێتەوە موسڵمانە و ئەهلی مزگەوتە ژنەکەی لە پێش سیارەکەەوە داناوە بە سافیرەی و بەسەری ڕوت إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر خوای گەورە دەفەرمێ نوێژ ئەو نوێژەی ئینسان لە فاحیشە دوور خاتەوە نوێژ ئەو نوێژەی ئینسان لە خراپە دوور خاتەوە تۆ نوێژ دەکەی خێزانەکە دەگەڵ تا سافیرەیە خەڵکی پۆشتە بووە نەنک و داپیری ئێمە کەی بەم شێوەیە بووە بۆیە بەڕاستی ئاگامان لە خۆمان نەماوە هەرچی دەکەین دەڵێن دڵمان پاکە قەینا قەینا با کچەکەم ئەمڕۆ ئەمڕۆ ئاخ ڕۆژە شوەکە قەیناکە با سافیرە بێت کچەکەم با بە سافیرەی شوبکە و کچەکەم با بە سافیرەی بگوازرێتەوە و با بڕۆین بن, بن ئەو دارانە بۆ هۆڵانەکە کە لەوێ بۆ خۆمان ژن و پیاوتێکەڵاوکەین ئا ئەوە نوێژەکەی ئێمەیە ئا ئەوە ڕۆژۆکەی ئێمە ئەگرین وەڵا گەر ئاوا بکەین خوا تۆڵەمان لێ دەکاتەوە